لە وتاری ئەمڕۆشدا کە ئەڵقەی چوارەمی ئەو زنجیرە باسەیە لە فەزل و گەورەیی دایک بدابووین لە وتارەکانی ڕابردوودا هەر بۆ گەورەیی دایک کە دایک ئەگەر ڕێزی ئافرەت باس بکرێ ئەبێ لە پێش هەموانەوە باسی دایک بکرێ چونکە دایک نیوەی کۆمەڵە و دایکی نیوەکەی تریشیەتی لە خۆشەویستی و فەزلی دایک بەسەر ئەولادەوە ئەڵێین ئەی ئینسان ئاگادار بە، دایک بۆ تۆ کارخانە بوو، دایک بۆ تۆ کارخانە بوو، هەناوی بۆ تۆ لانە بوو، تا پاش نۆ مانگ، پاشی دەیان ناڵە ناڵ و ئازار و ژان، تا تۆ لە دایک بی و بێیتە ژیان، خۆی خستە ناو قوڕگی مەرگێکی بێ ئەمان. لە دوای لە دایک بوونیشت، لە شیری مەمکەکانی خۆی نۆشت دەکا بە لای لایە و ئەڵڵا ئەڵڵا گۆشت دەکا هەرگیزا ئەو خۆی ناخەوێ هەتا نوقمی خەوێکی زۆر خۆشت دەکا تەنیا ئەوە کاتێ گریای بە گیان ژیرت دەکاتەوە گەرمەلول بووی دێ بە نازی شەکر ئاسای دڵی زارت دەداتەوە گەر سەرمات بوو ئەو دێ گەرمت دەکاتەوە گغە لە تۆ گیان لە ئەو ئازار لە تۆ گریان لە ئەو هاوار لە تۆ لە نیوە شەو هەستان لە ئەو خۆ خوا نەکا مەرگ لە تۆ سووتان و هەڵقرچان لە ئەو پاشان کاتێک کە پێگەیشتی ئاواتێتی ورد و وریا و فامیدەبی کاتی بانگی خوداناسی لەسەر بەرماڵی مزگەوتا ئامادەبی ئاواتێکی کە بتبینێ لە ناو ڕۆڵەی خەڵکا دیار بی دوور لە مرۆڤی نابار بی بۆ خۆشی و شی ڕووخۆش و شیرین گوفتار بی بۆ خواناسی و چاکەکاری دەست بەکار بی ئاواتێتی هێندە چاک بی هێندە پاک بی ئەو بە تۆوە خۆی هەڵکێشێ شاگردی ڕێی پێغەمبەر بە ئامان ڕۆڵە زوڕنا ژەنی ئەهریمەنی بەدناو نەبی لە پێڕی خواناسان دابە و تێکەڵ بە کەسی خائین و گڵاو و گەندەڵان نەبی بۆ بەهەشتی خوا تێکۆشە باسبەینێ لەگەڵ فرعون و نەمرودا لە دۆزەخا بەدناو نەبی دەی توخوا ڕۆڵە ئاشنا بە بە ڕێگای مەحشەر و بەهەشت لەگەڵ کاروانی ساڵحان بکەوە گەشت بۆ ئەوەی کە پێگەیشتی لە مانای ژین تێگەیشتی بەندەی زاتی کردگار بی وەکو گەوهەر نرخدار بی ڕۆڵە گەر دین نەبێ بە پەرژینت هاوڕێی لاسار لارت دەکەن وا لە ڕێی ڕاست تارت دەکەن دەبێ خشتێکی گەندەڵ و لە خەڵکی دەبێ خشتێکی گەندەڵ و خەڵکی لە ناو دیوارێکا کارت دەکەن ئەگەر تۆش ئەولادێکی ساڵح بی ئەبێ بڵێی خودایە گیان خەجاڵەتم بۆ خزمەتت منەتبارم بۆ مەینەتت هەمیشە چاوی سۆزی تۆ وا لێمەوە دەستی نازت وا پێمەوە تۆ ڕووناکی ژیانم بووی سێبەری ڕەشدەوارم بووی تۆ پێوەری ئیمانم بووی گوڵزاری نەوبەهارم بووی ڕووناکی هەردوو چاوم بووی خوێنی ناو شادەمارم بووی ئەمن گوڵ بووم نزاکانت ئاودانم بوو ئەمن گوڵ بووم دوعاکانت ئاودانم بوو بۆ چەند بەڵا قەڵغانم بوو ڕەزامەندی شانازیم بوو نەژمە و مەدالیای شانم بوو سەربەرزی ڕۆژەکانم بوو ئاسوودەیی شەوانم بوو ڕەزامەندی تۆدایە گیان نهێنی بەهرەکانم بوو بەرەکەتی ژیرفانم بوو کەفارەتی تاوانم بوو خەجاڵەت خۆم کە سەرقاڵ بووم بۆ خزمەتت کرچ و کاڵ بووم ئەوە پەیوەندیەکە لە نێوان ڕۆڵە و دایکایە ئەگەر هەردوو لا خواناس و تێگەیشتوو بن ئەو پەیوەندیە لە هەموو پەیوەندیەکی سەرزەوی بەهێزترە بەڵام تۆ هەر مەلۆتکە نابی و هەر لە باوەشی دایکتا نابی زەمەنەکان تێدەپەڕن و گەورە دەبی کچە ئەبێ شوو بکا و کوڕە ژن بێنێ، ئا لەو کاتەدا پێویستیت بە ژیانی هاوسەری هەیە کە نیوەی ئیمانە، پێغەمبەر صلی اللە علیە و سلم فەرمووی ئەگەر تازەلا و دامەزرا و گەیشتە خانە و لانە و ماڵ و خێزانی خۆی کچ کە شووی کرد کوڕ کە ژنی هێنا نیوەی ئیمانەکەی تەواو دەبێ نیوەی ئیمانەکەت پارێزراوە حیا و حرمەتت پارێزراوە نیوەی ماوە هەر ڕووبکە خوای گەورە خوای گەورە لێت ڕازی دەبێ جا لەو کاتەدا لە بەڵگە و دەسەڵات و گەورەی و عەزەمەتی خوایە ئەی ئینسان وەرە بیری لێ بکەوە کە لە نوتفەیەک ئاو لە زەڕەیەک ئاو کە بە چاوی ئاسایی نابیندرێ ئەگەر بە ملیۆن جار گەورە بکرێ ئەم جا تۆ نوتفەیەک دەبینی تۆ لەو نوتفەیە خوای گەورە لەو ئاوە خەڵقی کردووی پاشان دەفەرمێ بەهۆی ژن و ژنخوازیەوە خەڵکەکان تێکەڵاو دەبن نەسەبەن لە لای باوکتەوە نەسەبی پشتیت هەیە وە سیهڕا لە لای دایکتەوە نەسەبی خاڵ و خاڵوان و دایەپیرە و بابە گەورەی لای باوانت دایانت هەیە واتە چۆن کەسێک کە سەیری مامی دەکا کە برای باوکێتی ئەبێ سەیری خاڵیشی بکە کەس برای دایکێتی خوا دەفەمەن نەسەبەن وەسیهڕا بەڕاستی وکان ربک قدیرا ئەمە هەر بە خوا دەکرێ ئەم نێر و مێیە دروست دەکا ئەم خۆشەویستیە دەخاتە بەینەوە ئەم خێزانە پێک دێ ئەم یاسایان بۆ دادەنێ ئەمە هەر لە قودرەت و دەسەڵاتی خوایە چونکە خوا زۆر بەتوانایە بەداخەوە بەداخەوە ئا لەو کاتەدا کە کۆرپە لە باوەشی دایکیا گەورە بوو تێگەیشت و پێگەیشت و ژن و ماڵی پێکەوە نایان کچ شووی کرد لەم وەختەدا کارەساتێک ڕوودەکاتە ناو خێزان کە لە قەدیم زەمانەوە هەیە کە ڕۆژانە ئێمە ئەو ئاخ و ئۆفانەی ناو خەڵک دەبیستین هەیە دەری نابڕێ هەیە بێزاریەکەی گەیشتۆتە حەدی دەربڕین ئەویش کێشەی نێوان بووک و خەسووە کە ئاینی ئیسلام هیچ شتێک نەماوە پەنجەی نەخاتە سەر و هیچ وشەیەک نییە پیتی بۆ دانەنابێ و ئاماژەی پێ نەکردبێ لەم وتارەدا پشتیوان بە خوای پەروەردگار دوای ئەو پێشەکیە کورتە باسی کێشەکانی نێوان بووک و خەسوو دەکەم کەەوە باسێکی درێژە و ئەمە دووبارە بەشی یەکەمی ئەو زنجیرە باسە دەبێت هۆکارەکانی ئەوەی کەوا خەسوو بووک بەیەکەوە ناگونجێن لە ڕووی توێژەرەوەی کۆمەڵایەتیەوە ئەمانەن یەکەم، دایک چەندین ساڵە خەون دەبینێ کۆرپەکەی، ڕۆڵەکەی، گەورە ببێ، ژن بێنێ، ببێتە خاوەن ماڵ، ئەمجا ئەم بۆ خۆی ئیسراحەت بکا. ئەمجا جاران نانی حازر دەکرد ئێستا بۆی حازر کرێ، جاران فەرمانی بەسەرا دەکرا ئێستا بێتە دایەگەورە و فەرمان بکا. کۆمەڵە خەون و خەیاڵاتی هەیە. شا ژن لە ماڵەوە بۆ خۆی دانیشێ. لەولاشەوە بووک، کە لە زەمەنی کچێتی و خۆناسییەوە چەندین خەیاڵی هەبووە ئەویش جاران ئەندامێکی ناو خێزان بووە ئێستا حەز دەکا گەورەی خێزان بێ جاران ئەمری بەسەرا کراوە ئێستا حەز دەکا ماڵێکی سەربەخۆی هەبێ و خەون و خەیاڵێکی وای هەیە کە شووی کرد بۆ خۆی ئەمر بکا مێردەکەی شتی بۆ ئامادە بکا ئەم خەون و خەیاڵانە دوو کەس بەرەو ڕووی یەک دەبنەوە بەڵام وەختێ بووک و خەسوول لە ماڵێکا بە یەکەوە ژیان کە زۆرجار ناچاریشن بە یەکەوە دەبێ بژین یەکسەر خەونەکانیان بە یەکتر بەتاڵ دەبێتەوە. خەسوو هەست دەکا ئەوەی ئەو چاوەڕێی دەکرد ناکرێ. بوشیش هەست دەکا خەونی چەند ساڵەی وا بە با دەبێ. ناتوانێ بە ڕەزامەندی خۆی برادەرێکی خۆی دەعوەت کا، کچێکی هاوپۆلی جارانی دەعوەت کا. ڕەنبێ خەسووی ڕەخنەی لێ بگرێ، ڕەنبێ بەرانبەرەکەی بە هەمان شێوە. ئا لەم کاتەدا بەریەککەوتن ڕوو دەدا. لە ئەنجامی ئەو بەریەککەوتنەدا ڕۆژ بە ڕۆژ دەمەقاڵییەکان زیاد دەکا. کەواتە خۆپەرستی خاڵی یەکەمە کە هەردوو لایان دەیانەوێت ئەو ببێ و بەرامبەرەکەی بسڕێتەوە خاڵی دووەمیان هەڵە تێگەیشتنە لە مانای خۆشەویستی بەداخەوە ئێمە لەم وڵاتەدا لە وشەکان خراپ تێدەگەین لەلایەن دایک و بووکەوە لەلایەن خەسوو بووکەوە یان جاری وایە لەلایەن یەکیانەوە خۆشەویستی وا دەبیندرێ کە بریتیە لە دەست بەسەرداگرتن بووکەکە مێردەکەی خۆش دەوێت، دەڵێت لەژێر ئەمر و فەرمانی منا بێت، دایکەکەش وا حیساب بۆ خۆشەویستی ڕۆڵەکەی دەکات کە دەبێت بەبێ ئەو پەنجە نەکات بە ئاودا، وازانێت هەر منداڵەکەی جارانە، نەخێر گەورە بووە، زەمەنی تێپەڕی، لەگەڵ ئەوەدا خۆشەویستی واتە بەخشین، خۆشەویستی دەستبەسەراگرتن نییە، خۆشەویستی بەخشینی هەندێک لە خۆتە بە بەرامبەرەکەت، ئەمجا خۆشەویستیت بۆ دەربڕیوە. خاڵی سێیەم کێشەی نیشتەجێبوون سەیدەکەی خانوێکی بچووکە دوو ژوورە دوو خێزانی تێدا دەژی تدا چونکە شەو و ڕۆژ ئەم بووک و خەسوە بەیەکەوەن لە ئەنجامی ئەو هەموو بەیەکەوە بوونەدا دەمیان بەیەکەوە سپی دەبێتەوە بچووکترین ڕەخنە لە یەکتری دەگرن یەکتری تەحەمول ناکەن بۆیە لە من لە وتارەکانی ڕابردووترا لە خاڵی یەکەمی زنجیرە باسی ئافرەتە باسی ئەوەم کرد ئیسلام ئەمری کردووە ئەگەر بگونجێ و دەبێ بژبێ کوڕ پێش ئەوەی ژن بێنە خەمی نیشتەجێبوون بخوا من ناڵم تۆ خانوەکە سەربەخۆل ڕم بێ هەموو کەس ئەوی ئیمکانیەتی نییە خۆ واجبی حکومەتە لە قانونی ئیسلامیدا واجبی حکومەتە هەموو گەنجێک کە شن دێنێ ماڵی سەربەخۆی خۆی بۆ بکە هەر چۆنە کە بۆی دەکا دواتر بە قیس پارەکانی لێوەرگرێتەوە لە معاشەکەی لە کاریەکاریەکەی بەپێی زەمەنەکەی کە بۆی ڕەخساوە ئەڵێ ئەبێ حکومەت خانوو بۆ هاوڵاتی بۆ گەنج دابین کا بۆی ئەم کێشەی بوو خەسووە لە ماڵا ڕوونەدا بەڵام ئەگە هەر بوو لانیکەم لە ئیسلامدا دەبێت ئەم بووکە ژوورێکی سەر بە خۆی خۆی هەبێ کلیلەکە بە خۆی بێ خەسوو ئەوەندە ڕۆشنبیر بێ بەبێ پرسی ئەو دەرگاکە نەکاتەوە با ئەم ئافرەتە هەز نەکا کە خەوتنی ئیسراحەتی نووستن لەگەڵ مێردیا ئەوێ هەمووی لەژێر چاودێری دابێ و کەی حەزی لێ بوو بە تایبەت لە سەرەتای گەنجیەوە ڕەزامەندیەکانی پێشێل بکرێن ئەم نەبوونیە، ئەم هەژاریە، ئەم بێ خانووییە زۆربەی کات کێشەی گرفتی بووک و خەسوو لە ماڵدا دروست دەکا و ئاژاوەکە دروست دەبێ. خاڵی چوارەم، ڕۆڵی ڕاگەیاندن، زۆرجار تەمسیلێک سەیر دەکەی، بۆ ئەوەی تەمسیلێکی کۆمیدی بێ، زۆرجار سیناریۆنووس و چیرۆکنووسەکە ڕۆڵی گاڵتەئامێز دەدا بە خەسوو، خەسوو وەک خۆی نیشان نادا، ها دەبینی زۆربەی تەمسیلەکان کە ئێمە بینیومانە، خەسوو ئافرەتێکی قاوقیشکەر و خۆزاڵکەر و سوکایەتی کەر بە بووک و یەعنی کۆمەڵە سیفاتی خراپی تێدا دەبینێ بە حیساب ئەمە کۆمیدیە کچ کە ئەمە دەبینێ لە تەمسیلەوە بەردەوام وێنای خەسووی هاتۆتە مێشکەوە کە ئافرەتێکی ئاوایە بۆیە کە دەچێتە ماڵی خۆی و دەڵێن ئەوە خەسووتە یەکسەر ئەم فکرە لە مێشکا زیندوو دەبێتەوە کە خەسووی تەمسیلەکەی و ئەبێ خوا چی لە بەردەستی ئەم خەسوویا لێبێ کە لە کاتێکە لەوانەیە خەسوو فەقیرەوانە بێ ئەمە چیرۆکنووسێک وێنای خەسووی یان لە هەزار خەسووە دووی وا هەبێ بەڵام ڕاگەیاندن ڕۆڵێکی خراپ لەوە دەبینێ پێنجەم جاری واهەیە دایکی کچەکە دایکی بووکەکە کاتی خۆی ئەوەندەی جەربەزە شێشتووە بە دەستی خەسوویەوە ئەوەندەی بۆ خراپ بوون ئەوەندەی عەزێت دراوە دەیان جار بۆ کچەکەی گێڕاوەتەوە ئای کە شونکر خەسوو چەند بۆم خراپ بوو ئای چی پێکردم چۆن ڕەخنەی لێدەگرتم چۆن بە لێدانی دام بە تایبەت زەمەنی پێشوو بە بێ ئەوەی هەست بکا ناڕاستەوخۆ بە کچەکەی دەڵێ ئاگات لێبێ خەسووش وا لە تۆ نەکا و جاری واشەیە ڕاستەوخۆ پێی دەڵێ کچم من سووتاوی دەستی خەسوو بووم وریا بە ئەو ئەزموونە تاڵێ من بەسەر تۆ دووبارە نەبێتەوە ئاگات لە خەسووت بێ هەر ئەم وشەیە ئەم کچە فەقیرە دایمە وێنای خەسوو بە شتێکی ناشرین دێتە بەرچاوی بۆیە لە بچووکترین هەڵەدا کە هەڵەش هەر ڕوودەدا لە خێزانە دیسان بەریەکەوتن ڕوودەداتەوە شەشەم، نەبوونی لێبوردن و نەرمونیانی، هەردوولا هەرچی لێبوردنە نییانە، واتە خەسوو وەکو دایکێک حیساب ناکا، یان بووک بڵێ من وەکو کچی ئەوام، ئەم گیانی لێ نەبوردنە کە لە میللەتی ئێمەدا بەداخەوە زۆرە، لە پیاو و ژنماندا زۆر بە دەگمەن پێمان عەیبە داوای لێبوردن بکەین، ئەو ئەوروپایە بەوە پێشکەوت، کابرا دەستی لە دەستی کەسێک دەدرێ هەڵەیەک دەکا یەکسەر دەڵێ ئای ئەم سۆری، دایە و لێبوردنت لێ دەکەم، هیچ زۆر دەستیشی بۆ بە سنگەوە دەگرێ، لێرە هەڵەکەش دەکا پێی عەیبە بڵێ داوای لێبوردن دەکەم ئەو ژیانی داوای لێبوردن دەکەمە حەیفە لە ناوماندا کۆتایی پێ بێ هەڵەت کردووە نەبوو خەسوود هەڵە چۆن من تەنەزول بۆ بووکم بکەم دەیجابات تۆ گەورەتریش بی جاری وا هەڵەت کردووە چۆن دەڵێ بووک تەنەزول بۆ خەسووم بکەم جا ئەو چیە و من چم بۆ من نانم لە ماڵی باوکم دەست نەدەکەوت نەخێر زۆر گەورەییە وەکو دایکت تەنەزولی بۆ بکەی عوزری بۆ بێنیەوە خاڵی حەوتەم، خۆشباوەڕی. جاری وا بوو کە کە سەرەتای تەمەنێتی، ئافرەتێک بەداخەوە دەڵێم، ئەم خۆ تێ هەڵقورتاندنی خێزانییە لە ژیانی ئێمە زۆر خراپە، ڕقی لە خەسووی بووکەکەیەتی. جاری وایە خزمێکە، ناخۆشییان لە بەینایە، خزم و ڕقی لە خزمە. بە بووکەکە دەڵێ، بەخوا مێردەکەت پیاوی چاکە، بەڵام بەخوا زەحمەتە لەگەڵ خەسووتا ئیدارە بکەی. ئافرەتێکی زۆر کەللە ڕەقە ئێستا فەقیرە بوو خۆ هیچی نەبینیوە ئەم خۆش باوەڕیە یەکسەڵە بەخوا لەوانەیە وابێ یان بە خەسوەکە دەڵێت جاوە بوو کە تۆ هەستە سەعات نۆیە هێشتا لە خەو هەڵنەستاوە دەیقی چیە کاکە سەعات دەش تازە سەرەتای شوکردنیەتی تۆ تۆزێ مۆڵەتی بدەیت تازە سەرەتای بەهاری ژیانی هاوسەریەتی ڕەمبێت نیوەڕۆ لە خەو هەستێ ئەبێت لێبوردنت تێدابێ ئەوە بووکەکەت هێشتا نان بۆ خۆت دەکەی بۆ نانیشت بۆ ناکا بۆ نان بەکرێ دەی نانی نانەوا دەکڕی ئەم کۆمەڵە هۆڵتە پەلانە خەسوش خۆش باوەڕە یەکسەر ئاژاوەیەک لە خێزانە دروست دەبێ سەرەنجامی ئەم دیاردە تاڵە کۆمەڵک مصیبەت ڕوو دەکاتە ئەو ماڵە یەکەم ئازاری دەروونی ئەوەندە دەمە بەدەمێ و ورتەورت کراوە کۆ ئەندامی مێشک ئەوەندە قسەی ناخۆشی بیستووە لاشە ماندوو دەبێ بۆیە سەلماوە بێتاقەتی و خەم و دڵەڕاوکێ و نائومێدی کاریگەری خراپیان لەسەر جەستە هەیە هەر کە دڵت ناڕەحەت بوو خەمۆک بووی خەفەتت هەبوو هەرچی لاشەت هەیە بێتاقەتی ڕووی تێدەکا لە قورئانە خوا ئاماژەی بەوە کردووە وەبیەضەت عەیناه من الحزن فهو کەظیم حەزرەتی یعقوب سەلامی خوای لەسەر بێ ئەوەندە خەمی یوسفی خوارد کاریگەری ئەو خەم و خەفەتی سینە چاوەکانی شوێر کرد چاو نابینا دەبێت لە ئەنجامی خەفەتا یعنی وای لێ ئەم بووکە تۆشی خەمۆکی دەبێت جاری وای ئەم خەسوە تووشی خەمۆکی دەبێت هەردووشیان جستیان لە کار دەکەوێت زۆرجار بووکەکانی وڵاتی ئێمە کە نەخۆشن ئەنجامی ئەو پرتە بۆڵی ناو ماڵە کە کاریگەری خستوە لەسەر هەموو جەستەی مناڵی لەبار دەچێت جاری وایەوە لە علمی نەفسا باس کراوە دووەمیان مراندنی توانا ئیجابیەکان کە ئەوەندە ئاژاوە لە خێزانا بوو نە پیاوەکە زەوقی ئیشی دەمێنێ چونکە هەموو دەمە شەڕە نە بووکەکە سەلیقەیەک پەیدا دەکا بڵێ خواردنێکی خۆشتر ئامادەکەم ناوێرێ جاری وایە خەسووەکە فەقیرە ناوێرێ لە مەجلیسەکە دوو قسە بکا بووکەکە بە دەمیادێتەوە تەریقی یەکات دڵە بێدەنگ بە کۆنە ساڵ کەی زمانی ئەوە ماوە فەقیر ئەگەر دوو قسەی جوانیش لە مەجلیسا بزانێ ناوێرێ بیکا ئیجابیاتی ئینسانەکان هەموویان دەمرێ لەو ماڵەدا خاڵی سێیەم، دروستبوونی درز و کەلێن لە بەینی ژن و مێردا، کابرا تازە ژنی هێناوە، بەڕێزان وەڵڵا ئێمە واقعی ناو کۆمەڵگەی ئێمەیە، کابرا لە کرێکاری گەڕاوەتەوە لە دایرە گەڕاوەتەوە ماندوو و مردوو ئەچێتەوە چاوەڕێی ئەوەیە بووک پێشوازی لێ بکا کەچی سەیرەکە ڕووی لوتی لەولایە ڕووی گرژە نازانێ بۆ ئەم بەیانی چۆتە دەرەوە نە قسەیەکی ناخۆشی پێکوتووە نازانێ لەگەڵ دایکیا شەڕی بووە لەگەڵ دایکیا شەڕی بۆ ڕقەکە بە مێردەکەی دەردەبڕێ سەرەنجام درزەکان ڕۆژ بە ڕۆژ گەورە دەبن خۆشەویستی لەو بەینا بار دەکا ئەم کوڕە گەنجە بداماوە نە خەتایەتی نە بووکیش خەتایەتی دەبنە قوربانی خاڵی پێنجەم زۆر جار بەداخەوە دەگاتە حەدی تەڵاق دەگاتە حەدی تەڵاق یان دەبێت کابرا ژنەکەی تەڵاقدا کە ئەوە گەورەترین کەلێنە لە خێزانە دروست دەبێت دوو بنەماڵە دەبنە دوژمنی یەک یان دەبێت دایکی فڕێداتە دەرەوە جاری وا کابرا گەنجە ناچار بوو لەبێ ئیختیارێکیان هەڵبژێرێ گەیشتۆتە حەدی چارەسەر نەکردن وەڵاهی زۆربەی ئەوەی بچنە سەر ئەو خانەی بە ساڵاچوانی سلێمانی و هەولێر من لە مقابلەیەکی تەلەفیزۆنیدا ئاگام لێ بوو دایکێک خاوەنی چوار کوڕ و چوار بووک بوو حکومەت بەخێوی دەکرد هیچیان کابرای گوت یان ژنەکەی دەبێ کوتی یان دەبێ ژنەکەی هەڵبژێرێ یان دەبوو منیان فڕێدایە من کوتم خۆم دەڕۆم ماڵەکە بەجێ دێڵم لە خانووی بە ساڵاچان بەخێو دەکرێت دەبێ ئەم دوڕ ئەمەشیان هەر کارەساتە دایکێک بەو هەمووی کە لە ئەوەڵی پەخشانە شعرەکەی عەرزم کردن بەو هەموو سۆزە ئێستا خانووی بە ساڵاچان و حکومەت بەخێوی کات چی ویژدانێکە یان دەبێت سەری خۆی هەڵگڕێ ماڵە براژن و برا بەخێوی کەن کە ئەوەش بۆ خۆی مەعساتێکە خاڵیکی تر لە ئەنجامی ئەم ناخۆشیەدا منداڵ سەرگەردان دەبێت مناڵ سەی دەکات دایمە دایە گەورەی و دایکی ئەو بۆ لای خۆی ڕادەکێشێ ئەوڵە دایکت واز لێبێنە بە قسەی دایکت مەکە ئەوڵە بە قسەی دایە گەورەت مەکە مناڵیشی بێتاوانی پەڕەی سپی نازانێت کامیانی لەسەر بنووسێ مناڵەکەش تووشی دڵەڕاوکێ تووشی نەخۆشیە دەروونیەکان دەبێت بۆیە زۆر جا مناڵ عەسەبی دەبێت لە ئەنجامی ئەو ناکۆکیەدا بەڵام لە ئیسلامدا هەموو شتێک چارەسەری هەیە ئەو کەسانی کەوا گرفتی بووک و خەسووت کە زۆربەی خێزانی ئەمڕۆ هەیەتی گوێ لەو ڕێنمایانە بگرە بە ئیزنی خوا چارەسەری کێشەکەت دەبێ هەموو ئەندامانی خێزان تەواوکەری یەکترن هەموو ئەندامانی خێزان ئەبێت دەست لە ناو دەست ئەم کێشەیە چارەسەرکەن لە کوڕەوە لە زاواوە لە بووکەوە لە خەسووەوە لە دایکی کوڕەکەوە لە دایکی کچەکەوە لە ماڵە باوانی هەردووچیانەوە هەوڵ بدەن دەست لە دەست و هیممەت لە خوای گەورە ئەم کێشەیە چارەسەر دەبێت ئەویش یەکەمیان ڕۆڵی مێرد لە چارەسەری گرفتەکاندا ئەی ئەو کەسێکی خێزانت هەیە و لەگەڵ دایکتا ناکۆکی هەیە خاڵی یەکەم بۆ تۆ دەگەڕێتەوە یەکەمیان بە هەڵوێست بە بە هەڵوێست بە گوێت زۆر سوک نەبێ هەر قسەیەکت بیست یەکسەر بڕوای پێ بکەی جاری وا هەیە بووک لە خوا ناترسێ شتی وا بۆ خەسووی هەڵدەبەستێ لە لای کوڕەکەیەوە دایکت وای کرد دایکت وای گوت دایکت وا بوو کە لە ئەساسا وا نییە یان کێچێکە لێی دەکا بە گایەک فەقیرە دووەمیان جاری وایە خەسوەکە لە خوا ناترسێ شتی وا بۆ بووکەکەی هەڵدەبەستێ کە وجودی نەبووە چەند ژن تەواق دراوە لە ئەنجامی ئەوەدا کوڕەکە بە خۆشباوەڕی خۆی دایکی هێندە وێنای خراپی بووکەکەی بۆ کردووە یەکسەر تەڵاقی داوە کە ئیجابیەتی تەڵاقی نەبوو کە نەگەیشت بۆ حەدی تەڵاق ئەمە لە کۆمەڵگای ئێمەدا زۆر ڕوودەدا خاڵی دووەم پێویستە کوڕ کە ژنی هێنا دەرگای چاکەکردن لەسەر دایک و باوکی دانەخا لەبەر چاویان خۆشەویستی لە ڕاددە بەدەر بۆ خێزانەکەی دەرنەبڕێ با دایکەکەت وا هەز نەکا لەوەتی ژنت هێناوە تۆ ئەوت بەلاوە ناوە چونکە ئەو هەر وەکو جاران چاوەڕێی خێر لە تۆ دەکا ئەو کۆمەڵێک خەونی بە تۆوە بینیوە کە ئێستا پێگەیشتووی لە کتوپڕێکا تۆ دەرگای هەموو چاکەکان لەسەر ئەو داخێ و هەموو ڕوود وەرچەرخێنی بەلای ژنەکەتا بە تایبەت زۆر جار داعی غیرە لەمە دەکا غیرەیەکی بۆ دروست دەبێت دەیەوێ تۆڵەی خۆی لە بووکەکە بکاتەوە کە کوڕێک چەند ساڵە پێم گەیان ئاوا لە باوەشی دەریهێنام ئا لە ئەنجامی ئەمەدا دووبارە کێشەکە دروست دەبێتەوە خۆشەویستان خاڵی سێمیان پێویستە دروستکردنی پردی سۆز و خۆشەویستی لە بینی دایکت و خێزانەکەتدا چەند لێزانییە ئەگەر کوڕێک دیارییەک بکڕێ بەڵام بۆ خۆی نەڵێ دایە ها ئەو دیاریەم بۆ کڕیوی بە خێزانەکەی بڵێ بە دزیەوە ئەم دیاریەم کڕیوە بەڵام تۆ بیدە بە دایکم بڵێ دایە بڵێ ئامۆژن ئەم دیاریەم بۆ تۆ کڕیوە کەوتی بۆ خۆت بڵێ نا من حەزەکەم دایکم تۆی زیاتر خۆش بوێ لە من من هەر ڕۆڵم بەڵام با خۆشەویستی لەگەڵ تۆیا دروست بێت تەهادوو تەحابوو دیاری پێشکەش بە یەکەن خۆشەویست دەبن بەم دیاریە ئەڵێ ئای بۆکەکەم منی لەبیر بووە ئەی بۆچی بەڕێز چووی بۆ بازار کراسێکت بۆ خۆت کڕی مەکسیەکت کڕی سەرپۆشێکیش بکڕە بۆ خەسوود بەڵام ها بۆی فڕێمە دەها پیلێ ژنەوەشم بۆ تۆ کڕیوە ئەوانە بۆی بپێچەوە لە کارتۆنێکا بۆی دانێ لە جەریدەیەکیەوە پێچە بڵێ ئامۆژن گیان وەڵای ئەمە گەشتێکی کەم نرخیش بێ پێم خۆش بوو تۆش بەشداریم لەگەڵا بکەی بەمە یەکسەر خۆشەویستی دروست دەبێت پردێکی خۆشەویستی دروست دەبێت خاڵی چوارەم، بە خێزانەکەت بڵێ، بڵێ دایک و باوکم بەشێکی دانەبڕاون لە من، ئەگەر تۆ بتەوێ من هی تۆ بم، ئەبێ دایک و دایک باوکمی شت بوێ، من ناتوانم لەوان دابڕێم، هەرچەند تۆ ڕێزی ئەوان بگری دڵنیابە کە ڕێزی من دەگری. ئامۆژگاری بکە کە ئێمە موسڵمانین خوا لەو قورئانەدا باسی مافی دایکی کردووە ئەو وتارانەی کە وا بیستوتە لە مزگەوتا بووە خێزانەکەتی باسکە بڵێ ئەگەر تۆ مێردەکەتت خۆشەوێ ئەبێ نەهێڵی بچێتە جەهەنەم دەی من ئەگەر بێ ئەمری دایکم کەم جەهەنەم شوێنم دەبێ تۆ کە ڕاستی منت خۆشەوێ ئەبێ هاوکارم بی خزمەتی دایکم بکەم خاڵی پێنجەم ئەمجا لەگەڵ دایکتا قسە بکە لە شوێنێکا کە کەسی لێ نەبێ بە یەکەوە دانیشن لە جەوێکا کە شەڕ و ئاژاوەی تێدا نەبێ بڵێ دایە گیان تۆ گەورەی هەموو لایەکی من هەرگیز گەورەی تۆ نادەم بە هەموو دنیا و تۆ لە سەروو هەموومانەوەی بەڵام ئێستا من خێزانم پێکەوە ناوە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم فەرموویەتی ولزوجک علیک حقا ژنەکەشت مافی بەسەرتەوە هەیە دایە گیان من مسوڵمانم ئەبێ ئەمری پێغەمبەر صلی اللە علیە وسلم جێبەجێکەم واجبە ڕێزی خێزانەکەم بگرم وا مەزانە کە ڕێزی خێزانم دەگرم لەسەر حسابی تۆیە واللهی بە فەرمانی خوا و پێغەمبەر ڕێز لە تۆ دەگرم بە فەرمانی پێغەمبەری خواش ڕێز لە خێزانەکەم دەگرم ولزوجک علیک حقا پێغەمبەر فەرمووی خێزانەکەشت لەبیر نەچێ تەرازوێکی هاوسەنگ ڕاگرە حەقی هەموو کەس بدە وەکو خۆی بڵێ دایە گیان واللهی من کە لەگەڵ خێزانمان ڕووخۆشم دڵنیا بە سوکایەتی نییە سەرژنانی نیم ئەی دایە گیان نەدیبستوە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم بەرماوەی خاتو عائشەی خواردەوە ئەی ئەمە عیبەیە دڵنیابە عەیبە نیە. ئەی دایە گیان من کە بە ناوێکی خۆشەویستی بانگی خێزانم دەکەم سوننەتی پێغەمبەر نیە کە بە عائیشەی خێزانی دەفەرموو یا حومەیرا سورە گیان دڵنیابە ئەمە عەیبە بوو و کاتێک کە من لای خەڵک بڵێم خێزانی خۆمم خۆش دەوێت دایە گیان بە عەیبەی مەزانە ئەی پێغەمبەری خوا صلی سەلەم لەناو هەموو سەحابەدا نەیفەرموو خۆشەویستترین کەس لەم سەر زەوی عائیشەیە لە ژیانمدا ئایا ئەمە عەیبە بوو لەناو خەڵکا نا ئەمە عەیبە نییە ئەمە ژیان بەختەوەر دەکا دەی دایە گیان تۆ هیمەت بکە هەوڵ بدە ئیشاڵڵا من لە خزمەت دینی خوادا حەقی هاوسەرەکەشم بدەم ئەگە تۆ پشتیوانیم لێ نەکەی کوڕەکەت سەرفراز نابێ بەم زمانە شیرنە لەگەڵ دایکتا بدوێ دڵنیابە کێشەکان ئوتوماتیکی بۆ خۆیان چارەسەر دەبن ئەمە لەلایەن کوڕەوە هەوڵ بدە نە لایەنی دایکت لەبەر خۆشەویستی ئەوەندە بگرە ژنەکەت فڕێدا نە لەبەر سۆزداریت بۆ ژنەکەت یەکجاری پشت لە دایک و باوکت کەو ئەوان فڕێدا تەرازوویەکی عەدل ڕاگرە تەرازوو چەند جوانە ئەگە هەردوو لای هاوسەنگ بێ بەڵام چەند ناشرینە کە لایەکی بەرز و نزمی تێدا بێ عەدل بجوڵێەوە لە بەینیاندا و مافی هەردووشیان دەتوانی بدەی وەڵا ی بوکی وایە زمانی دەڵێی شەکرە لەگەڵ ئافرەتی بەتەمەنا ئەح دەڵا ڕەحمەت لە دایک و باوکی بێ ئەو زمان شیرنە کەچی بۆ خەسوویش زمانی تاڵە دەی هەر لانی کەم وابزانە خەسووشت یەکێکە لەو ئافرەتە بە تەمەنانەی کەوا لە ماڵەکەتا دەژی ئێ خۆ واجبە حرمەتی لە خۆت گەورەتر بگری هەر ئەوەندەت بەسە ئەگەر ئەگەر حرمەتدار بی دووەمیان خەسوو دایشی ئەو هاوسەرەیە کە چەند ساڵ خەونت پێوە دەبینی چۆن ئەتەوێ دڵی ئازار دەی هەر بووچێک هاوسەرەکەی خۆش بوێ دڵنیا بە ئازاری دڵی دایکی نادا چونکە ئازانە کە دڵی ئازاری خوارد دڵی هاوسەرەکەشی ئازار دەخوا سێم خەسوود نەیکی مناڵەکانتە دایە گەورەی مناڵەکانتە چۆن ڕەوایە بە چاوی دوژمنایەتی سەیری دایە گەورەی مناڵەکانت بکەیت چوارم کە خەسوود خراپ بوو ئەی بووکی بەڕێز تۆ ئارام بگرە تۆ سەبر بگرە پاداشتی سابیرینە ان اللە یحب الصابرین هەر کەسێ بەرامبەر بە خراپەی خەڵک سەبری هەبێ ئاژاوە نەنێیتەوە نەبێ هۆکاری جیابوونەوە نەبێ هۆکاری ئازاردانی دڵی مناڵەکان و مێردەکەت وەڵڵاهی تۆ دەبی بە خۆشەویستی خوا زۆر بووک هەیە ڕاستە زەلیلی بەردەمی خەسوویەکی خراپە خەسوەکەی لە هیچ حاڵی نییە بە زەمەنێک بیر دەکاتەوە هی سەد ساڵ لەمەوبەرە کە ناخوا لەگەڵ واقعی ئێستادا لەو کاتەدا ئەی بووکی بەڕێز کە سەبرت گرت خوا لە ڕیزی ئەو کەسانە دەفەرمێ فریشتەکان بنووسن فڵان بوو کە لەو ماڵەدا کە نەی هێژ ئازراوە دروست ببێ سەبر و تەحەمولی گرت بنووسن فڵان ئافرەتی کچی فڵان کەس لە خۆشەویستانی خوایە ئیتۆ ئەمەد وەڵڵاهی بەسە ئەمەد بەسە کە خوا لە خۆشەویستانی خۆی تۆمارت کا پاشان دڵنیابە کە ئەو خراپ بوو تۆ چاک بە لەگەڵی وەڵاهی ڕۆژێ ئەو خەسوە خراپە لەگەڵت چاک دەبێ سەرنجی هەر هەموو بەڕێزان بە پیاو و ژنی ناو ئەم مزگەوتە و دەرەوەش ڕادەکێشم بۆ ئەم بەسەراتە واقعیە کە لە کتێبا نووسراوە بوچێک دوای ئەوەی کەوا شوو بە کوڕێک دەکا کوڕەکەی پێڵێ من دەستکورتم ئەویش دەڵێ من تۆم زۆر بەدڵە کابرایەکی ڕۆشنبیری بەڕێز و بە خاوەن حورمەتی حەز دەکەم ژیانی هاوسەری لەگەڵ بەکر بە بەرهەم بهێنم و بە یەکەوە ژیانێکی بەختەوەر بەسەر بڕین کوڕەکەش زۆر ڕێک و پێک دەبەڵە بەڵام ئەی کچی بەڕێز تۆش لە ماڵی باوکتە شوێن و لانەیەکت هەیە بە شوێن پاروێک نانا ناگەڕی تۆ ئەتەوێت بە خۆشەویستی شو بە من بکەی بەڵام من درۆت بۆ ناکەم وەڵڵاهی ئێمە تەنها یەک خانوی بچکۆلەمان هەیە وەڵای زۆر دەستکورت و هەژارین من ناتوانم ماڵی سەربەخۆ وەتۆ بکەم ناتوانم کرێچی ماڵان بم دایکیشم زۆر خۆش دەوێ دایکیشم تۆزە کەللە ڕەقە وەڵای با دەستم نەبڕم ئەگە بێ دەبێت لەو ماڵەیە ئاوا دانیشی ئەویش دەڵێم مادام تۆم هەبی هەموو دنیام هەیە پێک دێن و خوازبێنی دەکرێ و موبارەک و دەچنە ماڵی خۆیانەوە بەڵام سبحان الله هەمووی دوو سێ مانگی پێ ناچێ ئاگر دەکەوێتە بەینی بووک و خەسووەوە خەسوو لەگەڵ بووکا ئیدارە ناکا بووکیش ئەوەندە مێردەکەی خۆش دەوێ بە هەموو ئاواتێک بۆ ڕۆژێک لەگەڵ ئەم کوڕای خۆی ببینێتەوە دەستی لە ناو دەستیا بێ ئاڵقەی لەگەڵا بگۆڕێتەوە بە حەواڵی و بە شەرعی خوا ئێستا ئاواتەکەی هاتۆتە جێ گوڵێک لەبەر دەمایە بەڵام کە دەیەوێت دەست بۆ گوڵەکە بەڕێت دڕکەزیەکیش لە بەدەما ئەبێ دەست بە ناو دڕکەکەداکا نایەوێ گوڵەکە لە دەست دا و ئەیەوێ دڕکەکە لا با بیر دەکاتەوە بیر دەکاتەوە چۆنی لە ناوبەرم بیخنکێنم ناکرێ دوایی گوڵەکەم لە دەست دەرەچێ مێردەکەم لە دەست دەرەچێ بیرەکاتەوە دۆستێکی باوکی هەیە دکتۆری دەرمانی گژوگیایە کاتی خۆی بەیەکەوە بوون هەم خزمن و هەم وەکو براژ وایە و ئەم وەکو مام سەیری دەکا ئەوش وەکو شکی خۆی ئەم کچەی خۆشەوە لە مناڵیەوە لە باوەشیا پەروەردە بووە ئەچێ ئەڵێ مامە گیان لێم قەوماوە فریام کە وەڵێ کچی خۆم چی قەوماوە ئەی چۆنێ باوکت لەگەڵا نییە ئەڵێ شوم کردووە و حاڵ و مەسەلەی ئاوایە ئامان پەنام بۆ هێناوی شتێکم پێ بڵێ دەرمانێکم دەیە ئەم خەسۆم لە کۆڵ کەمەوە بە کورتی دەرمانێکم دەیە زەهر خواردووی کەم دەرمانێکی جیایی بیدەمێ و لە ناوی بەرم دکتۆرەکە سەرێک نەوی دەکا و پاش ماوەیەک سەر بەرز دەکاتەوە و دەڵێ تۆ وەکو برازامی وەکو کچم وای یارمەتیت دەدەم دەچێتە ژوورەوە قەترەیەک دێنێ دڵۆپتکێنە قەترەیەک شوشەیەکی قەترە دێنێ ئەڵێ ئەم شوشەیە زۆر خەتەرە زەهرێکە بەکار ناهێندرێ ئیلا بۆ کەسی ئەمیندار نەبێ بەڵام مادام تۆ ژیانت لێ تاڵ بێ و ئەویش پیرێژنەکە کوڕە هەر بۆ خۆی دەبێ بمرێ ئیشەڵا زۆر گونا نییە بەڵام ئەوەی من پێت دەڵێم ئەبێ ئەوە جێبەجێکەی ئەڵێ سەرم لە ڕێتایە خوا لە کارە ناو دەچێ نەجاتم بێ لە دەست ئەو دڕکەزیە و دەستم بە گوڵەکەی خۆم بگا بە ئیسراحەت ئەڵێ پێویستە ئەوەی من پێت دەڵێم ورد کچەکەم گوێ بگرە و جێبەجێی بکە کە چوویتەوە لەمڕۆوە ئەبێ خوار لە جۆری خواردنە هەوڵ بدە خەسووت چ خواردنێکی بەدڵە و تەبیعەتی چ دەبا ئەوەی بۆ دروستکە دوای ئەوەی خواردنەکە دروست کرد یەک قەترەی لەم زەهرە بەسەرا بکە ئەم زەهرە زەهرێکە درەنگ ئینسان دەکوژێ کاریگەری لەناو مێشکیا دروست دەکا وردە وردە بێهۆشی دەکا و هەتا مێشکی دەپووشێنێتەوە ئەڵێ ئەی ناکرێت سەریع بیکوژێ ئەڵا آخر کە سەریع کوشتی گومان لێ دەکەن من ئەمەوێ کارەکە وا بکرێن لە گومان لە تۆ بکرێ دوایی ژیانە لێ تێک دەچێ هاوسەرەکە لە دەست دەدەی و بنەماڵەکە تووشی دوژمنایەتی دەبن پاشا من کە ئەو هەموو متمانەم بە تۆ بۆ منی دکتۆریش سزا دەدرێم لەوانەیە لە سێدارە بدرێم کە ئەو کارم کردووە دڵۆپەکەی بوە بە سەرا کە لە مروری زەمەنا وردە وردە بۆ خۆی خانەکانی مێشکی دەپوشێنێتەوە فعلا زەهری وا هەیە کە دەدرێ بە ئینسان پەنا بەخوا پاشی دو سێ ساڵ ئەمجا دەیکوژێ بەوەی هەستی پێ بکرێ ئەم دڵۆپەی بۆ بەسەراکە خواردنەکەی بۆ بەرە حتا خواردن بە بەردمی خەسوود دانەنەی خواردن سەد میوانە تەبێ بۆی دامەنێ بۆ مێردەکە شت دامەنێ حتا لە بەردەمی خەسوودا داینەنەی حتا ئەو تێر نەخوا سفرە کۆ نەکەیتەوە تۆش لە خواردن دەست هەڵمەگرە بزانە ئەگەم میوەت دانا کام میوەی جوانە دەست بژێر بۆی هەڵبژێرە و بیخە بەدەمی با هەست بکا کە ئەم بە چاوی ڕێزەوە سەیری کراوە کە دەست بژێری میوەی بۆ کراوە لە جێگای خەوا خەوەکە یەکسەر هەموو هەفتان بەرگە پشتی و دۆشەکی بۆ بگۆڕە کام بەتانیەی تازەیە لە ماڵە ئەوەی پێدادا تا ئەو نەخەوێت تۆ ماوەیەک سەبر بگرە مەخەوە هەتا ئەو دەخەوێ و ئەو دەخەوێ ناو جێگای خەوتنەوە وابزانە منداڵەکەو بەخێوی دەکەی لە ڕووی ڕەوشتەوە دەبێ بگۆڕی ئەمجا خۆشەویستی بەرامبەر ڕقەکانی بنوێنە ئەو جنێوی پێوتی تۆ زەردەخەنەی بەرامبەر بکە هەموو ئەم شتانەی کە دەشیکەی ئەبێ بە ڕووی خۆشەوە بێ ئەینا ئەگەر گەورەترین خواردن و خۆشترین و بەلەزەتترین خواردنی بۆ دانێی نەرمترین شوێنی بۆ ئامادەکەی ڕووت تاڵ بێ لەگەڵیدا هەستت پێ دەکەن ئەبێ ڕووت کراوە بێ زەردەخەنە لەسەر لێوت بێ بەرامبەر بە جنێوەکانی هەر گوڵبارانی بکەی جارێکی تر سەبرت هەبێ و ئارام بگرە گرنگ ئەوەیە تەحەمول بکەی جار بۆ جار ئەم ژەهرە خەسول لەناو دەبا ئەڵێ زۆر باشە و ئامادەم و چەند مانگ دەخیانەوە تۆ دەری شەش مانگێک لەگەڵ یا ئەمە بەشی شەش مانگ دەکە ئەم قەترە دڵۆپی جایی دڵۆپێکی بۆ بخەسەر شەش مانگی داهاتوش خوا کەریمە سەرێک بدەوە ئەڕواتە ماڵەوە پیلانەکان جێبەجێ دەکا خەسوو سەری سوڕ دەمێنێ جاران دەگەڕا قلوقاچی مریشکێک نەبووە بۆی دانەدەنایە ساڵە خەسوو حەزی لە چی ئەوەی بۆ ئەو دادەنێ لە میوەدا بۆی بۆڵبژێ دەکا ئەم پەتۆیە ئەم نەرمەبەتانیە ئەم پشتێ خاوێنە حەز دەکا ژیان دەگۆڕێ ئەو ئافرەتە بۆ خۆی کە چیرۆکەکە دەژێڕێتەوە بۆ ئەو توێژەرە کۆمەڵایەتی ئەڵێ وەڵڵای هەستم کرد بەبێ ئەوەی هەست بکەم سەیەکەم ڕخم لێی نییە ئەمجار هەستم کرد جنێوەکان نەمان ژیان گۆڕا هەر خۆم ئەو ڕقەی لێم بوو حەزەکەم ڕقەکەم نەمابوو هاوسەرەکەم ئەوەندە ڕووخۆش بوو ئەوەندە ڕێزی لەگرتم دەگوم حتا ماوە مەمنونی پێڵاوەکانتم کە ئەوەندە حرمەتی دایکم دەگری شەر بێ ئەمجا سەد جاری جارانم خۆش دەوی بەڵام نەیدەزانی من بەتەمای چیم و لە ژێرەوە چ باسێک هەیە ساڵ نزیکی شەش مانگ لە ساڵێک تێپەڕی قەترەکە تەواو بوو بەڵام لەو کاتەدا بیرم کردەوە خەسوم بە قەدەر کچی خۆی منی خۆش دەویست میوانمان دەهات گوێم لێ بوو دەیگوت یا ڕەبی خوا لێم نەستێنێ وەڵڵاهی ئەم کوڕەم چەند خۆش دەوێت دڵنیابن دوو قاتیەوە ئەم بووکەم خۆش دەوێ یا ڕەبی خوا جەزای داتەوە خوا ڕەحمەت لە دایک و باوکی بێ بەخوا کچی خۆم وای ئەوا خزمەتی نەدەکردم ئەڵێ وەڵڵاهی ئەمانم بەژی خۆم گوێم لێ بوو ویژدانم هاتە جواب وتی تخوا خەسوێک ئاوا بێ حەیف نییە لە ناوی بەری ڕام کردەوە بۆ لای کاکی دکتۆر و بۆ لای مامەم وتم مامە گیان فریام کەوە وتی چیە قەترەکە تەواو بوو بە پەلەی زوو بمرێ وتم نەوەڵا ئەمجارە بە پێچەوانەوە تخوا یارمەتیم بدە خەسووم نەمرێ قەترەیەکم بدەیە نە تووشی ئەو قەتڵە بم نە ئەو بەرەکەتی ماڵشمان لەدەست چێ ئێستا مردم لە ماڵ نەبێ کەسی لێ نەبێ لە لای میوان دادەنیشێ گەلێ بار سوچیە بۆم بەڕاستی تخوا با ئەم بەرەکەتی ماڵەمان لەدەست نەچێ دەرمانێکم دەیە کاریگەری ئەو شەش مانگە زەهرە لابە ئەڵێ دکتۆرەکە پێکەنی وتی ڕۆڵە گیان من دکتۆرم من کاتی خۆی سوێندم خواردووە قەت زەهر لە لای ئێمەوە نادرێ بە هیچ کەسێک واللهی ئەوە بەس ئاوی خاوێنی تێدا بوو بەس ئاو بوو بەڵام من دەمزانی ژەهرەکە لە سینەی تۆدایە بەم قەترە ئاوانە ژەهرەکەی سینەی تۆم شتەوە بەڵام بە پێچەوانەوە بە پێچەوانەوە ئەی بووکی بەڕێز ئەگە خوا نەخواستە تۆ لەم چیرۆکەیان بیکە عەرزت دەکەم لە کۆتایی وتارەکەدا ئەوەت عەرز دەکەم زۆر بووک هەیە ئەوەندە خۆی ناشرین دەکا لە ئەنجامی خراپی بۆ دایکی کوڕەکەدا واللهی دەیگەیەنێتە حەدی خۆ بە تەڵاقدان ئامەش هەر لە کتێبا هەیە ئەڵێ، دایکە پیرێک لەگەڵ کوڕەکەیا ئەژیا، لە ئەنجامی ئەوەدا کە بەیەکەوە نەدەژیان، کولانەیەکی بۆ دایکی دروست کرد هۆدەیەک لە عەرزێکا، بۆ خۆشی لەگەڵ خێزانەکەیا بە تەنیا دەژیان. لە کاتێکا کە ڕۆژێکیان پیرێژن بە سەزمانی گوو کوڕم با تۆ ژیانت لێ تێک نەچێ قەینا من بە تەنیا دەژیم، با ژنەکەت لەگەڵ تۆیا بەختەوەر بێ، من پیرە مەڕێک عومریم پیرە مەڕێکم ماوە. حەیوانێکیان کڕی و سەریان بڕی سەریان بڕی حەیوانێکیان سەر بڕی بزنێک بێ مەڕێک بێ وتی بە خێزانەکەی کوڕەکە کە حەیوانەکەیان سەر بڕی ئافرەت چی ئەڵێ جەرگ و دڵی ئەم حەیوانە بۆ دایکم بنێرین کە نەش هێڵی بێ لەگەڵمانە بخوا با بۆ خۆی لە ماڵێ بیبرژێن و سووری کاتەوە وتی ئەی بێ قەزاوی جاخوا حەیوان بەس جەرگ و دڵەکەی بەلەزەتە نەیهێژەویان وتی دەقەی چیەکە لە گۆشتی پشتەکەی یەک کیلۆ دوو کیلۆی بۆ لێبکەوە وتی جاخۆ لە حەیوانە ئەوەی بە لەزەتە گۆشتی پشتەکە بنەکەی هەمووی بەزە وتی دەی لە گۆشتی ڕانەکە وتی جاخۆ ئەوە مۆخەکە هەموو لە ڕانیایەتی وتی ئەی گو لە گۆشتی دەستەکە وتی جاخۆ تۆ بڵێ هەنچی نەرمەیە بۆ ئەوی بنێرین وتی جا ای باشە ئەم دایکە معقولە لەم حیوانە کیلۆیە بۆش استفادە نەکا وتی جا بۆ من ئەوەندە بێ ویژدانم بەلێ وەڵا ئەبێ خەسوشم استفادە بکا ئەی بۆ پێستەکەی نەدەینێ بۆ خۆی خۆشی بکا و هەم لەسەری بخەوێ هەم تووکەکەی لێ بکاتەوە خۆی پێوە بخافڵێنێ و بە تەشی بیڕێسێ و بۆ بکا بە قاتێ شاڵ یەکسەر لەوێدا کوڕەکە ژنەکەی تەڵاق دا وتی هیچ کە تەحەمولم نەما بێویژدانی گەیشتە ڕادەیەک تۆ ئا ئەوەی کە فڕێ دەدرێ ئەوەی پێ ڕەوا بینی ئەویش نەیەڵی خەسار بێ بیکاتە قاتە شاڵ و من لەبەری بکەم نابێ ئێمە ژیانمان بە یەکەوە بێ زۆر جا بووکەکە خۆی وا لێ دەکا لە یەک حەیوانە دڵنیا بە پێی خۆش نێکوتە گۆشتێک بۆ خەسووی بێ بەڵام بۆ وەکو یەکەم نابی بزانە ئەو چۆن بۆت وەکو مەڵحەم و ڕۆنێکی لێ دێ چۆن ژیانتان بەختەوەر دەبێ بەداخەوەم لە کۆمەڵگای کوردەواریدا سەدەی بیست و یەک و ئەنتەرنێت و عەولەمەیە ڕۆژانە خەڵک داوا دەکات لە مامۆستای ئاینی کە ئێمە لەم مینبەرەوە چەندین جا وتومانە میللەتی کورد وشیار بە زەمەنی ئەوە نەما دینی ئیسلام دینێکە بەختەوەری کۆمەڵگای پێیە مامۆستا هاتووم بەڵکو دوعایەکم بۆ بکەی خوشکەکەم ئێمە دوعا نانووسین ئەخ مامۆستا دوعاکەی من زۆر تایبەتە واللهی خەسوویەکم هەیە وەکو ئاگر وایە ئامان دوعایەکی بۆ بەدەماکەم دەمی بدورم بۆ ئێمە پینە چین دەمی خەڵک بدورین بۆ ئیسلام قۆندەرەی بزمان ڕێژکردنە دەمی دادوری بابە گیان قورئان ناکرێتە دوعا واللهی دوێنە کابرای هاتو واللهی ژنەکەم ترساوە دوسێ ئاەتی قورئانم بۆ بنووسی بەڵکو لەبەر پیا بیسووتێنم ترسەکەی بڕوا توخوا میلەتێک کابرا ئەهلی نوێش وابزانە قورئان لە ژێر پێی قاچی ئافرەتێکی ترساوە بسووتێندرێ ئەبێت چاوەڕێبی ئیسلام تۆ بەختەوەرکە یان ئەو ستەمە گەورەی کە لە ئیسلامی دەکەین ئێمە بەداخەوە بەداخەوە ئێمە ستەم لە ئیسلام دەکەین کاکە بنوشتەی ترش و یان نوشتەی ترش و شیرین واللهی لە نوقڵانە بێ نەمبیستۆ ترش و شیرین هەبێ چۆن نوشتە هەیە دەستی فاڵچیەکان چەندین خەڵک کاسپی لەسەر ژنی ئەم میلەتەیە نوشتە نووسراوە لەو سلێمانی هێناوێنەتەوە لێرە کاڵمان پسڕیوە سە و هەشتا هەزاریشی لەساندووە توێتی سەد و نەوەت هەزارم پێ یەکتوی قەینا بادا هەزار بۆ کرێسارە پێ بمێنێ کەسەی دەکەی پێی و تۆ پەڕەسێلکەیەک بکوژە لەگەڵ دول لەڕوی جەنابتان و ماڵی خوا شیری ماکەرە پەڕەکانی تێکەڵاوکە لە قەبرەستانە کام قەبرەی تازەیە لەژێر کێلەکە بینێژە کە ئەوە بۆگەنی کردو لەوێ بوو بە کرم دڵی خەسو شت کرم هەڵدێن و لەناو دەچێ تخوا ئەمە عەقڵیەتە سەو هەشتا هەزار دینارت بدایە بە دوو کراسی جوان بۆ خەسوت بکردایە دڵنیا بە گرفتەکەت چارەسەر دەبوو خەڵکێک هەیە عەقڵی خەڵک خەڵک هەیە بازرگانی بەسەر عەقڵی خەڵکەوە دەکا خەڵک هەیە کاسپی بەسەر عەقڵی خەڵکەوەیە بەس جار جاری وایە خەسوو دەچێ بۆ بووکەکەی ئەما مەسە دوعایەکم بۆ بکە وا کوڕەکەم بەر چاوی کەوێ باوکو لەبەر چاوی کەوێ و تەڵاقی دەو نەجاتم بێ لە دەستی قورئانی پیرۆز ناکرێ بە دوعا تکاتان لێ دەکەم کەس بۆ لای ئێمە نایە بۆ نوشتە و نوشتەکاری ئەوانە ئێمە بەرنمەیەکی زانستیمان پێەیە کە ئەمە بەشی یەکەم بوو هێشتا خاڵ دوو خاڵمان بۆ بووک باس کرد خاڵەکانی داهاتوو ئیشاڵا باسی ئەوە دەکەین ئاگات لە خۆت بێ ئەی بوکی بەڕێز هێشتا ئامۆژگاری تۆ ماوە خەس و سەرەی تۆش دێ ئەمە زنجیرە باسێکە بە ئومێدی وەم کە ئیشاڵڵا لە جیاتی نوشتە و گشتەک بە ڕێگایەکی زانستی واقعی موسڵمانانە چارەسەری گرفتی ناو خێزانەکان بکەین حکومەت هەزار جار بگۆڕێ کە تۆ لە ناو ماڵی خۆتا جەهەنەم بوو وەڵڵاهی هەر جەهەنەمە بۆ تۆ لە ئەوروپا بژی و لە ڕووسیا بژی و لە کوردستان بژی کە لە ماڵی خۆتا بەختەوەر نەبووی حکومەت بە تۆ هیچە هەرچەند ئومێدەوارم کە هەموو لایەکمان بەرەو باشتر بڕۆین خێزانەکان بەرەو بەختەوەری بڕۆن و خۆشباوەڕ مەبە ئەی بووکی بەڕێز هەر کەسێ دڵنیا بە هات وتی خەسوود وایە خەسوود وا خراپە دڵنیا بە بە هەدەرت دەبا قبوڵی مەکە هیچ کەسێک لە لای تۆ باسی خەسوود بکە چۆن قبوڵن یە کەس باسی دایکت بکە چونکە ئەویش دایکتە و ئەی دایکی بەڕێز قبوڵ مەکە کەس باسی کچەک بووکەکەت بکە بڵێ ئەوە بووکە تۆ هەتا بڵێ باشترین بووکم هەیە چۆن قبوڵن یە کەس باسی کچەکەت بکە ئەمڕۆ خەڵک فێڵبازە وەڵڵاهی خەڵکێک هەیە ئیش و کاری ئەوەیە بەداخەوەم لەگەڵ حورمەتم بۆ دایکان ئافرەتی وایە سەری سپیە کە دەچێتە ماڵەکەوە چوار قسە نازانێ بەس خەریکی تێکدانی بینی بووک و خەسووە هەر تەبیعەتەن نازانم ئێمە بۆ میللەتێکین ئەوەندە بە یەکترەوە ماندووین لە ماڵێکا میوانی چایەک دەخۆیتەوە میوەیەک دەخۆی خوا حافیز ئەمان خوا دەکا بۆ خۆیان بە دژێکەوە دەژین چ گرفتی تۆیە چ گرفتی تۆیە بوشێک سعات دە لە خەو هەستەیە چ گرفتی تۆیە خەسوویە کە هیچ نەکاو تۆ خزمەتی بکەی خۆ تۆ خزمەتی ناکەی لەبەر ئەوە پێغەمبەر صلی الله علیه و فەرمووی ئاگادار بن إن أمام الدجال سنين خداعا والله پێش هاتنی دجال بە چەند ساڵێک فرت و فێڵ و خەڵەتاندن زۆر دەبێ یکەذەب فیها الصادق و ئینسانی درۆزن وا درۆکان دەڕازێنێتەوە خەڵک بە ڕاستگۆی دەزانێ دێ ماڵەکەشت لێ دەشێوێنێ هەستیش بە خۆن ناکەی وازانی ڕاست دەکا دڵسۆزە ویصدق فیها الکاذب جاری وایە کەسێ دێ ئامۆژگاریت دەکا ڕاستگۆیە دڵسۆزە کەچی تۆ متمانەی پێ ناکەی بە درۆزنی دەزانی توازنەکان تێک دەچن ویخون فیها الامین و ئەمیندار بە خائین سەیر دەکرێ ویتمن فیها الخائن و خائین دەکرێتە ئەمیندار ویتکلم فیها الرویبیضة فەرمووی قسە و مایکی قسە دەچێتە سەر دەستی ناکەس بەچە قیل وما الرویبضة ئەی پێغەمبەری خوا رویبضە ئەو وشەیە مەعنای چییە فەرمووی الفویسق یتکلم فی امر العامە فەرمووی فاسقەکان لە لادەرەکان ئەوانەی کە لە ڕێبازی ئیسلام لایان داوە ئەوانەی وژدانیان مردووە فەرمووی ئەوانە ئیش و کاری خەڵکیان دەکەوێتە بەردەست و قسە لە ئیشی گشتیدا دەکەن جایەکێ لەوانەی کە بە فاسق ناو دەبێت لە حیوانەتە مشکە پێ سەڵسەلام فەرمووی وەکو مشک هەیە ها مشک دێتە ماڵەکەوە هەتا تێر دەخوا خەزێنە دەخوا دوای هەموو فەردەکانیش دەدڕێ ئەوەندە بێویژدانە دێتە ماڵتەوە نانیشت دەخوا ژیانیشت تاڵ دەکا چەند بووک و خەسو عیبیان نەبوو کە میوانێک چوو دوای ڕۆیشتنی میوانەکە زەهرێکی وایە ڕژ خێزانەکەی لە یەک هەڵوەشاند بە زمانی شیرین درۆ دەکا کەچی وە دەزانی ڕاست دەکا هەیە ئامۆژگاری جوانت دەکا کەچی تۆ وازانی خیانەتت لێ دەکا فەرمووی میزانەکان تێک دەچن جاری وایە لە حکومەتی شاوایە لە حکومەتیشا کابرا ئەوەندە درۆی بۆ خەڵک کردووە خەڵک وازانە درۆکانی ڕاستن ئەمە ئەم سەردەمەیە کە ئێمە تێکەوتوین ئەبێ وەعیمان هەبێ وشیار بین ئێمە وەکو مامۆستای ئاینی دڵنیابن لەگەڵ میلەتی خۆمانین میلەت دەنگی لە کوێ هەبێ دەنگمان لەگەڵ دەنگی میلەتە لەگەڵ هەرچی حیزبی شەنین چونکە دڵنیاتان دەکەم هەرچی حیزبە لەم سەر زەوێدا درۆ لەگەڵ میلەتی خۆی دەکا حیزب بەرژەوەندیە بەرژەوەندی چۆنی خواست ئاوا کار دەکا بەڵام میللەت بەرژەوەندی چۆنی خواست منی مامۆستا وا کار دەکەم بەڵام وەکو حیزب کار ناکەم پەڕۆی دەستی هیچ کەسێک نین مایکمان مایکی هیچ کەسێک نییە بەڵام یەک دەقەش پشتمان لە میللەتی خۆمان نییە یەک دەقە پشتمان لە میللەتی خۆمان نییە بەداخەوەم بۆ پیرەمەگرون بەداخەوە من هانی کەس نادەم نەبۆ توندوتیژی چونکە تەحەمولی مەسئولیەتی کوڕی خەڵک ناکەم لەوانەیە ڕۆژە لە ڕۆژان حکومت من نەگرێ بەڵام کە کوڕەکەی تۆ گیرە من پێم بەر نادرێ لەبەرەو کوڕەکەی تۆ بەگر نادەم چونکە زانم خۆم ناگیرێم ئەمڕۆ لە سلێمانیدا لەناو ئەو هەموو خەڵکەدا یەک مەلا دەگیرێ بەسەزمانە لە ئاسایشا بەرنادرێ کە کەسی نییە کە بێکەسە ئەو مەلانەش کە وەکو ئەو بوون چونکە کەسدارن زەلام ناوێرێ بە چای پشتان برۆیە بەلە ناو هەموو خەڵکە بۆ فەقیرەکەشت دەمێنێتەوە لەبەرە من نامەوێت کوڕی فەقیر بە هیچ شوێنەکە بەرم ئەگەر نەچینە ناو خەڵک و لە مزگەوتا دەمێنمەوە ئەوە نێم پشتمان لە میلەتی خۆمان بێ زەمەنێک کە من ڕەخنەم لەم حکومەتە دەگرت بە گەندەڵ ناوم دەبرد زەلام نەبوو لەم کوردستانە بڵێم حکومەتە گەندەڵە ئەوانە ئێستا جاوێمان محاسبە دەکرد لەسەری بەڵام نامەوێت کوڕی خەڵک بچێ بەرد بە یەکادا جنێو بە یەک بڵێ فاک و فیک هیچی پێ ناکرێ دوو شوێن هەیە لەم کوردستانەدا لە دەڤەری سلێمانیدا باشترین شوێنە بۆ پڕکردنی ژیشفانی مەسئول یەکەمیان جادەکەی بینی تاسوجە و سلێمانی کە قەت تەواو نابێ هەر مەسولێک پارەی لێ بڕاوە تەندەرێکی بۆیە لێ دەنەوە شۆفڵی لێ دەن و جارشکە تاژیکەنەوە هەر وەکو خۆی بەبێ وەی بزانی چی گۆڕان کرد دووەم پیرەمەگرون هەر مەسولێک پارەی لێ بڕاوە تەندەرێک بۆ پیرەمەگرون لێ دەن کە بە حەیاتی نایبینی کە دڵنیات دەکەم نایبینی چوار مەتر قیت دەکرێت لەو لاوە ئەمجا زێراوێک گیراوە لەو لاوە ئاوێک شکاوە لای ماڵی من سێ بۆڕی ئاوی تێدا هێشی ئەوەندە ئاوە فڕێ دەدەن لە خوارەوەش یەک قەتر ئاو ناچێ بۆ ماڵەکە کە قیریشی دەکا سپێنێ هەڵیە دێتەوە ئەوەش پیلانێکە دەکرێ بۆ ئەوەی پارەکە کۆتایی پێنەیە سێ ملیار و پێنج سەد و هەشتا و چوار ملیۆن دۆلار لە مەسافەی یەک ساڵە بۆ پیرەمەگرونێکی بچووک سەرف بکرێ وەرن بیدەن بە خۆمان هەر دەماڵ و من دەیدەمێ پارەکە کاکە بەردەماڵ قیری بەردەمی ماڵی خۆت بکە ئەگەر بەدەست قیرەکەی بۆ بێنێ بەخوا قیری دەکا هەر بەدەست بۆی بێنێ نەک بە شۆفڵ بۆی بێنێ نەک بە گەڵابە بۆی بێنێ ئەمە فێڵێکە لە خەڵک دەکرێ یوتەمەن و فیها الخائین و کۆمەڵە دز و جەردە دەوریان داوین هەمووی ژیرفان پڕکەرە کەسێکی دڵسۆزمان نییە لەبەرەوە کە شتەکە چاکیش نابێ من پێشم خۆش نیە لەناو کۆمەڵە گەنجا و مزگەوتیش ئەوەندە مقدسە خوا ئەم مینبەری پێڕەوا بینیوین ئەوەی حەق بێ دەیڵێین والله خالصا مخلصا لەبەر خاتی خوا نە پۆست و پلەوەم پایەمان لە حکومەتی داهاتوو دەوێ هەر مەلای نەشوێنی خۆمان وە نە بە قسەی هیچ حیزبێکیش دەکەم هەتا ماوم ان شاء اللە هەرچی حیزبە درۆیە هەمووی بەرژەوەندیە سیاسەت یعنی بەرژەوەندی ئەمڕۆ دوژمنی ئەوە سپێنێ دۆستێتی ئەمڕۆ ڕقی لێیەتی سپێنێ برای باوکێتی جا بە ئەو درۆیە بە من ناکرێ نەوێ ڕاستگۆیانە لەگەڵتان دەدوێین و هەموو کاتێکیش لە خزمەتی میللەتی خۆمانداین و بەردەوام دوعای خێرمان هەیە کە ئیشاڵا وڵات ئاژاوەی تێدا نەبێ دوعای خێرم هەیە بۆ کەسی چاک دوعام هەیە بۆ کەسی خراپیش خوا هیدایەتی بدا خوا ڕەحممان پێ بکەی بە گەورەیی خۆت خوا ڕەحممان پێ بکەی بە ڕەحمانیەت و ڕەحیمی خۆت ئەوەی چاکە لەناو هەمووماندا خوا چاکتری کەی ئەوەی لەسەر ڕێی ئیسلامەتی خوا ڕاگیراوی کەی ئەوەی لار و لەوێرە و لە ڕێگاکە لایداوە خوا بە گەورەیی خۆت هیدایەتی بدەی یا هادی هیدایەتی سەر لە شێواوەکانمان بدەی خوای پەروەردگار بە ڕەحمی خۆت ئەوەی نەخۆشە لەم ڕۆژی مبارەکەدا یا ڕەبی خوا شفای نەخۆشیەکەی بنێری خوای ئەوەی نەخۆشی و دەردی هەیە هەر دەردێکی هەیە خوا شفای بۆ بنێری خوایە بە گەورەی و عەزەمەتی خۆت داوات لێ دەکەم ئەو خێزانانەی ناکۆکن خوا ئیسلاحی حاڵیان بکەی ئەو بووک و خەسوانەی ڕێک و پێکنی یاڕەبی حورمەتیان زیاد کەی ئەو کەسانەی کەوا دەستی خراپە زمانی خراپ دەخەنە نێو خێزانی خەڵکەوە یاڕەبی خوا زمانیان بەسەر خۆیان نابشکێتەوە ماڵی خەڵکیان بێ مەحفوظ کەی خوا زمانمان سەلامەت کەی لە وشەی خێر و ئیسلاح زیاتر بە زمانماندا نەیە خوا بەو زمانە ڕۆژێ لە ڕۆژان نەبینەمای فیتنە بۆ هیچ کەسێک نەبینەمای خوێنڕشتنی هیچ کەسێک خوایە لەسەر بەتاڵ لامان دەی لەسەر سیڕاتی مستەقیمی خۆت دامەزراومان کەی آمین آمین والحمد لله رب العالمین الحمد لله رب العالمین